بچی جێم لەو گۆرانێ دەبیتن ڕاست برینم دەکولێتەوە ئیلو قلەکەت بەفگردێتەوە وەلایەوە خۆش نێزای تیمۆن دەلۆ دەبێ پێ بەمەوە بەشەی کە ئەمە دێنە ناو مەوزوعی ئێخە هەمووی نەبینی خۆش نیە نە تەمەشای و شان و بارە و قور و باسکەیکە دەبی کەس هەبی لە مسپۆرتی چ دوچ کۆنتترۆل پێ بەکەی خۆ دەبێ پێش وڵای ئەم دێخمەوە یەکەمی فیلمەکەی ئەویس خۆش نەوە چیەوە کورە ژێر ئەمەل یەکەمی تێدانینە لێ هینایت مێرە نانە ڕاوەستە باشتان ئەبیکشێمەوە پاش ئەتو زۆر بڕیش ئارێ کاکە دەبرۆ کۆترۆلی لەو لایدانی ناوەڵ ئەتو بڵ داخێ ساوت جێکە بە خۆمان لێ ئەوا فکرۆکەکم لۆ هاات لو حەقایەتی خۆمان نەژێرینەوە وڵای من جۆم پێ خۆشە ئەدە با بکەین ئەجا شتە خۆش و ناخۆشایەکە بەسەرما هااتیا لە بۆ ئەو خەرکەی دەجێرینەوە بەجاوشتە ناوی و حەقایەتی چ بی چ بی. ئەو خەرکە وچیمە نازانیتن ئە چونکە ئەمە بەڕاستی لەوێ بووین ئەوجە لۆ ئەوەی تێیان بگەینین دەبی ئێ مادەم با چیرۆکەی بە بینمۆ جوانی باسی یەکەمی شرق ئێ ئەوجا بینۆ یەکەم با بە جوانی تێ بگەن و تێیان بگەن. عەوجات و کڕ بە کورە با دوو سێ دەنگ تێکەر نەبیتن هێشتا دەست پێ دەکا و پلەی دەبیتن نانا خۆشت گوو سپاس بەجەگە تۆنێک بەسەر کەتبای خۆشتر دەبوو پێیان برێم لە چێ گەورە بوویمە ئەو وڵی قسەتی کاتە پێیان پیشان بزانم لە چێ گەورە بووی وەلای عیبیشە بەس چ بکەم پۆم بە دمشە کامیرێکە و سە و بیست دەڕوە بەس دمژە ئاوتە ئەما ئەوە باش نەبوو ئۆو ئێستا قسەیەکی لەگەڵ دەکەم هی گوتم با فێر بن لۆ خۆیان دینگەی دروستکان خانی دروستکان تیمۆن ئەمە نابێت بەردەوام بێت تکایە تەنها مانگە دوو دیوارت ڕوخاندووە دوچونە دەرەوەی تونێڵشت ڕوخاندووە دەبێ ئاگامان لە یەکتر بێت مانەوەمان لەسەر ئەوە بەندە تۆ ئەوە دەزانیت ئێماژە ئەمنە و هەموو پیاوەتیم کردیە یعنی بە چاویشم دادەنین و شتەش غەرێتم کردیا ئێگوتم لو خۆماتونێ لە چی لێدێ لو خۆمان لە ناوێ دەردا بژین ئەمە هیچ خانی و شتیشمان نییە نەک لە واقارێ بژین چ گەرمایە گەرما بەستمژە دەمەوێت شتێک بە تۆ نیشان بدەم سیرکە تیمۆن بەردەوام بە سەیرکە سەیری خۆر بکە لەو دیودارەکانەوە لەسەر زەویە جیایەکان هەموو شتێک تیشکی خۆری پێدەگات بەڵامی کەسانی دیکەن. ئەوە بە حساب گوێم لە نەسیحەتی داکم گرتبوو تمژای. دەتوانم چی بڵێم ئەوە نەخشەی ڕێ سروشتە. قسەیتی بزەبت ئێمە خۆراکی ئاژەڵانی خوانێکی جوڵاویشمان هەیە کەس لێمان ناترسێتن هەموومان دەمانخۆن دەزانی هەموان دەمانخۆن. ئێستا هەموومانیان هەموویان ئێ خۆ کەس لێر کوانە نییە کەسیش نامان خواتن ئەمە هەموومان بە خۆمان جیاخۆرین. داوا لێبوردن دەکەم هەم جارە قسەکی ڕاست دەکەی بەس ئەو جارە وە نەبوو. باشە ماکس سوپاس یارمەتی دەرێکی باش بوویت. مار بیلۆق لە بۆ هەموو زەمەنا خواردنەچ بەکاردێ. سوپاس مامە ماکس. ئەمە گوتم ئەو مامە ماکسە سلفی لە مێشی دەیە بەس مێشی بەزە و جوێی تێدەیە بەڵام ڕاست دەکات تیمۆن تەنها دەزانم کە ڕێگایەکێ لێرە خۆت بگونجێنیت تێگەیشتی؟ تریق زۆر باشە زەماعەکە پێ برن چێ ئەرکیدی دەوای لە ئەستۆیە ها؟ ئەوەتا ئەوەتا کوڕەکەم ئەرکی دیدەوانی لە ئەستۆ بێت تیمۆنی دیدەوان تیمۆ ببیتە دێدەوان ئەی بۆچی واز نەهێنت کەم تیارەکە هەر بەکێشەی بمێنێتەوە من بکوژت باشترە من بکوژن تخوا من کوژن دێ دێ بەجای زۆرت گو هەموو ئەوەی لەسەرتە ئەوەیە چاوت بە کەم تیارەکان بکەوێت و کە بینیت هاوار بکە سەیری ئایرۆن جاو چاو بکە قەپات مەکە دەیە پشتت دەشی وەڵایە من زۆر دەترسم وای ورە بەخوای زۆر دەترسم وای وای ئێ باشە ئەمن تا قایل کرد. گوێ بگرە ئەوە لە دەرەوەیە لەبەر سروە و بای شەماڵ و ئاسمانی شین و فراوان و کراوەدایە یان لەوانەیە باشتر بێت بیبەیتەوە بۆ دەستەی هەڵکەندنەکان. باشە کەواتە هاوڕاین تیمۆن گوێ لە مامە ماکس بگرە هەموو شتێکت فێر دەکات. و ئازیزم هەوڵ بدە لەسەر ئەم کارە بەردەوام بیت. غاردان بۆن کردن هەستان لە خەوێ غاردان بۆن کردن هەستان لە خەوێ غاردان بۆن کردن هەستان لە خەوێ زۆر باشە شودەن وریا بن چی دەکەی ئەگە کەم تارەکان بێ ئەو وەختی دەبی دزای دەبێت و چ بکەی هاوار دەکەم درم هودا ڕێک قسەدا و جارەیە چووکە جیهانی دەرەوە ئێرە پڕە لە مەترسی و شتیوە پێ دەڵێم پڕە تێبگە لە خۆت ئەو جەوە هادە ئەم بەدرا هەراتن و بۆنکردن و خۆ کەمپەرکردن گولێ خرکەوە و لێیان بدا بەشکاری نیشانیان لەشە بگرە داونیان کە و دەبێەوە. کەیفت بە من نایە چاوت دەرێ ئەو ئەو بەش ئێوارە من دەکاتن تەمەشاکاتوە خاخا بگرەوە ئێستا کاتی خۆ سوڕاندون و شتیوان نییە تیمۆ تێبگە لە خۆ تۆ دەبێت لەوێن دەرێبی چاودێری هەموو وەزعەکەی کەم دیارەکەم. تۆ چیت پێم بڵێ خۆت لێ زیادە خوشل تۆم هەمووان لێران چ ڕووداوێکە ئەو مامە ماکس ئەگە پیاوی خێراکە خاردە خاردە کورە خاردە دەوەرن کاکە با دەستان ماچ کەم چاوتان ماچ دەکەم ئەی کەیف خۆتانە ئازای چێ ئێستا دەرێن لەوانەوە زۆر شەفشی بکاتن بەس ڕۆژێک دێتن هەمووتان دەرتان خۆش دەبیتن متمانەتان بەم نەبی ئەمن متمانەم بە تۆ کرد بەش باشە هیوادارم ئەوە بدۆزیتەوە کە بە دوای دەگەڕیت ئازیزم. دایە کچی دەوم شکەن دەو ئەگە و خەرگە پرسیاری ئاگر برێ ڕۆیشتە جێکی تاگیت بەم باش دەبم دەزانم تۆ باش دەبیت کوڕەکەم دایە ئۆلو خەنت لە دەستدایە ئاگەت لە خۆت بێت ئامە نویسی بۆی بە دوو بریم قسە لەگەڵ بێگانەکان مەکە خەمی نەبیدایە لەبیرت بێ پشتی گوێیەکانت بشۆیت ئەریدایە دە بەسە لۆ حەیام دەبەی لەکن ئەو خەرکەی هەرگیز نەچیت بۆ مەلەکردن بەبێ هاوڕێکانت چوپی دەبم زوو زوو خۆت بشۆ ئای. جێی ئاگاداری خۆت بە کوڕەکەم وچت گۆ دەڵێن بەردەوام نان بخۆ برسی نەبیت ئەوا من ئەو ڕێ دوورێ دەبرم بەژە تا خۆم بسەلمێنم لەکن ئەو عەشاماتەی خۆمان کە ئەمن کابرایەکم هەر جیش غەلەت ناکەم شەر بیرانەوەستم ئەگە شتەچش لە پشتە من خەوما هەر ئاور نەدەمەوە ئەمن چ بکەمە بێداکەم دخوا ڕوو لە چێ دەرکەم چ بکەم ئەمێ پێم بڵێ ئەو بیر لە چی دەکەیتەوە تەمەشا کومەی منم ڕاگریا نازم کوملی نەشی ملو هەیە ئێ باشە دەزانە خەریکسەرن دەرێن ئەگەر تەلە بە حاضر بیتن ئەو مامۆستاش ڕاست دێتن تخوا بە حساب قسەت کرد دەوز باوە پێکەینەوە ئەوە ئەتونەچی دراتی پرسیارە باشترەکەوێ تۆ بۆ کوێ دەڕۆیت وەلایی پرسیارێکی گەلە بە خۆت بوو کە لەمنی بکەی ئاوێ ڕۆژی گۆرانیەکم لێدا بوو لەو لە عوجە لە بەهندی بەداخۆ نەمتوانی گوێم لی بێت ئێ جێش لێ نەبووبی حسابکە جێ لێ بووە کاکە ئەم لەو گۆرانیم لێدا ئەمەم لە کەتی خۆمان هەبوو لە من تۆرە بوو کاپتیارەکان جێیان لێ بووە مواتێ واتە ژیانێک بەبێ خەموانە واتە تۆ هاکوونە مەتاتا دەوێت هاکوونە تەفاتە؟ هاکوونە مەتاتا ئەوە مانای بێخەمی دەگەیەنێت ولەوەم زای جوونتدا هێستا کاکە تەشکیلەکم نودانێ دوای ئەمە چ بکەم و چ نەکەم ئای بابا ئەولو دەکەیت بۆ دۆزینەوەی شتەکان دەبێت زۆر دوور بڕوانیت بیر بکەوە ئەو شتانەیە تو دەرێی چ مەعنایەکی دەگەی مانای ئەوەیە سەیری ئەو دیوی ئەو شتانە بکە کە دەیبینیت یعنی کو ئەو دیوی ئەو شتانە ئەزورم مەمون ئەو شتانە بزانێتن ئەم نەشتان نەزانم لەو دیوی ئەو شتانە ببینێ منە ئێو دیوی دەبینێ مەقسەد ئێوەی ئەو دیوی ودرم هەر دەپەڕی وەلای مامەیم و ناو کوتکەی لە مندا بە بەلاش نەبوو مامەی بوو دەرێ بڕۆ ئەو دیویشتەکە ببینە ئەو لێ هەونیا باش دەبێ و مەمونە ئەجندۆکە نەبووبی وەلا برم چ ئاو دیوی شتەکان ئەوە هاتیم ئای علاو مامەی منەوە دوو بەدزی لە دوو مندی ئەمن هەرەوەم دیت لێ ترسا ئەوان مۆ دەزانن ئەمن دایان خۆم نازانن ئەو کەر بە گەورانە لەو گۆڕی هاتینە دەرێ هێلەوانەیە تو بە خۆت نەزانی بە زۆر زۆر بە قوتش بی ئەمن زۆر بە قوتم عادی باشە بەز ئاخرە من ناوێرم لە بیان خۆم عادیگەم بەکرێت و بگرم زۆر باشە بەس کویان دەزایجە کاژم وچی تەکسێکی بەکاردێنم هەتاکە لەو بەردە گەورەی هێم ببە ئابن ئیشم بە تو نامینی دەتەوێ ئەمن لەگەرت بێ منە باشە بەس بزانم ئەتو لۆ ئاخۆ لە جێلی دایە لە جێلی کورە کاچێ من عەتو لەگەم وەرە وێدەر ئەگە شتی خراپیشی لێ بوو بەو کەربانەوە ناویان کەوە ئەم بەراز تومە بەرازی من نییە تو هە بەخۆ بەرازی لەو عانێ ببینە برادر مەقصدت یعنی وچی برادران بین ئەمن زۆر لە مێژە لە دوێ کەچی دەگەڕێم ببتە برادری من باش بووتم دیتەوە ئۆو باشە دەیڵە مادەم ئەوهایە لە خۆمان پێ ئەمە تۆ خۆی چی بکەین ئەمن تیمونم ئەم نیش پوم بە کادیدان دارشکە دە باشە برا باوەڕێکەوین دەی بڕۆ بابڕندی ئەم نیش دێم لە کۆتاییدا برادەرەکەم گردەوە خۆم باشە من سوالێکی ئەنتیکەم لە تو هەیە ئەتو لو ئەمنت نەخوارد بە حیاتی بەراز وشتم نەدیتە ئەوە یەک ئەم مەرەق بە قالۆچە و شتی بخۆ دەخۆی ئەتو قالۆچە خۆریشی تەواو می تو ئەمنیش هەماشتی دەکەم جارێ کرم کرم بە چەلاو لێ دەنین ئەی بابە چەند خۆشە چیان نەوعی دەخۆی ئەم زیاتر ئەوان دەخۆم کە باریان پێوێ پۆبا تێوە شاعر کوانەکە کورم بۆ قورعانەکە لە خۆشە لۆ سەفرێ هی وەی نانە ئێرکوانە چ خۆشە ئەو دەبی چاوەرێ چ بکەنەوانە ئەمن ئەو دیوی دەبینم ئۆهۆ واللە ئەم زۆر مەمنونی ئەو مەمونێمە ئێستا بیبینم دەستی ماچ دەکەم تیمون کورە تەمەشا ئەوە بکە. هەی ئەوە تە مەمونەکە چتە سە ستارێ ئەوە چاوە برندی کردیە ئەوە بزانمەسکە لێ بلۆشیان پێ بەسە دێخی دێ لە بابچین بزان لێ دەچ دەخەومێتێن لا توڕە نە توڕە تیمۆن شتەکەیە دەبی پێت برێ بۆ لای نازم کو باس کەم وەشی چی لەوێ دەر وەخت ماگە لە زۆر هەتا قسان بکەیت وەختیشی نییە بەزە من دەبی بچمە توالێتی ئەلوکەچکە بڕۆن کاکە دەگەینە توالێتی تەماشێکە گەورم ئەوە نەموو لە بۆ کوڕەکەی تو کەتینە سەر ئەژنۆیان یعنی دەتگوت هەنگاوم لەمە هەندێ بوو ئەوە ئەتوو چی پێ دەری؟ ئەوە چەکی ئەتۆمی منە دیمۆن هۆلایی باشە ئیشمان بۆش دەبی ئەو چیا لۆ پێ دەکەنی ئەین بەخۆت نەتکردی ها کورە کورە من تاجیری ئەو شتەی بوو ئێ لە کاکە وەختیان دێنی با بڕێ پوو بڕە پێشکەوە. باشم ئەی ناچی گاگا کولە ملی درەخ کردی مەپۆبا وەی بابە هەندێ نەمابوو دەمار لەگەری دەربێ دەمار دەزانین تیمە نەم شارەزا ئێرەمە زۆر بێرەداتیمە لەوانێ ئێستا ڕاست بت بەم ئەو جێ کە توێتەوێ تاڤگەچی جوانی لێە و لێندر ئاوی لێ لە خۆمان مەلاوانی دەکەین و ئەم شتەکان زۆر جوانە دەجاجە بۆ باب لە دۆشتانە نیمە ئەمە دەمەوێ خەونەکانی خۆ بەدی بینم دەچمە ئەو دیوی شتەکان دەبی ئێ باشە قەی ناتوە چێ و دیوی ئەو شتانە دەبینی ئەوەی یەکمان دیتوو لە پشت ئێرکوانەش قەبرستانی فیلەکانی لێیە ئەو جەورە با بچینە وێ دەری گەورم کەپتارەکان بە دوای منداڵەکانەوەن کورە تەمەشای ئەو مجریمەی کە لەو دیوی ئەو ژنانە دەبینی ئێ بەرێ هەرێم هەرێم هەرێم ئەمە لێرە ئاگەلە گەلێ دلخۆشم ئاوزێ لە دوو دەگەرام ئێرکوانەیە باندەچیش لۆ خۆما پیاسێکی بکەی لێرە سۆرعەتیکی سێبەرەکانیان هەمووی کۆپی کرای و لە دوو یەک دیش دەڕوو حەز بە پیاسە و گەڕانێکی سەری کۆرانی خۆمە ناکەی سەری کۆرانی خۆمە نا ئای هۆچ بوو ئەوان دەشتمی نەگوتم لە دیارە فیلمی با لە خۆمان شتەکی بخۆین ئەوە دەست لە کونە کەپوت وەردەدا کورە ناکە بووم دەخورێتێن بەزی چرمیش تێدانە ئەو وەڵا خۆ دەگەڕام وەگەر بمتانی بە بەس ئەمن ئێستاکە ناتان یانە تو نام بێو مارێ و ناشتای بێوە نا مەخصدم ئەمن کا خۆی زێوڕێم نییە ئیتت عادی خۆ بزیر نەبووی کورە یانە تا ئێستا جێشی نووسنێ نییە بە تەنێ دەژی لەو جیهانە گەورە گورانی ئەو برادەرەکان هەتا هەتایە لەگە یەکدی دەبن دیمۆن ئەو دەگریێت و ئێستا وەختی وەیە ئەو باشە باشە عیبم نییە ئەو وەختی بەم کرایەوە هانی دەوێ بیستڕە دەبێ بەعفلەکی کە لۆ خۆمان ئەو مەمونە ڕاستی دەکرد وەلا ئەو جێ ئەو دێگۆ ئەمە دیتمان و لۆ خۆمان ئازا تو ڕاستە باو تکێش لێ بدەم خاولی تایبەتی لێ ئالوی خۆت پێ بسەریەوە وەرە تیمۆن وەرە وەرەوەی بخۆرە لەجێوەکەی ئەوەندە خۆشە ئەوەندە خۆشە هە برسیشت نابی ئوو ئەو قسە بە سەبریش دەگوترا ئەکوونە مەتاتا کاچیاوە بریوە ئەکوونە مەتاتا یعنی هیچ خەوی مەخۆ ئەو تیمون ئەمن فکرەکە مێ فکرە دەرم لە نای لەگەری گۆرانێکی برین ئەو لای خۆشە ئەمنیشتە لە مێژە دەمیزوە برێم بەس لە بەدووەم نەدەگو هەر بۆیە بە کوڕەکەم گوت هاکو نەمەتاتە بدۆزێتەوە دەبێ بۆ هەموو شتێک سێری ئەو دیو بکەیت تاوەکو بیبینی و لێ تێبگەی ئەمە مەتەڵێکە باشە لە ڕاستیدا مە مەتەڵێک نییە مەتەڵێک لەسەر تیمۆن بەکارهێنا ئەو شتەکان دەقاو دەق وەردەگرێت ئەوە خۆیەتی ئەو لەوێ برسیەتی ئێستا دەزانم ماکەس تیمۆن لەوێ و دوای مەتەڵ کەوتووە دەبێت بڕۆم بێ دۆزمەوە ئا خاتو گەمژەی. خۆشە خێزانێکت هەبێت پشتت بگرن وانیە؟ باشە ئەوە ڕۆیشتێ. لەبیرت بێت گەشتێکی هەزار میلی لە یەکەم هەنگاوەوە دەست پێ دەکات. سپاس ئەمە یەکەم هەنگاومە. ئەو تیمۆنە بۆ نەچێ لە پشتەوە دێ ئەوە چە کورە ئەمرت تێڕ کرد ها. کورە بەم کردنایە چ لەو کەرە وەحشیانە کەر هەموو داون کردن تەمساکە تیمۆن ئەو چێ لەوێندەر ئەوە دەرێم دەبی چابی لەوێندەر هەرێ و لە ئەول لێ دەراوستانەوەە تەشکیلی دادنین ئەو وەرە بابە ناویان کەوی دەی ناپۆ بە دەواز لێ بینا ئەمە بابە دوو خەونی خۆمان کەوی ئەخر تیمۆن بەتەنە هیچ خۆش نییە نە کورە کو بەجێ دێرم جێلا ئاگا من بەجێت دەکەم چێ بەجێت بکەن ئەوجە لێر کوانەوە دەبتە حەقایەتی سیمبای ئاگۆ هەرەوها دیتان کامە سیمبامان برد و گەورەمان کرد و فێرە تەبیعاتی خۆمان کرد بەس لێر کوانە هەموو شتەشی دەبین کە کو گەورەمان کردیە و کو بەخێومان کردیە ئەفۆن کاژو پلەی گۆزو قوتارکردنی سیمبای زۆر ئاسان بوو پاشێنی شتەکان زۆر زۆر خەتەر بوو ئەلی وەلی ئەو مامە خێو کرد منش بە تۆ تیمۆ دیسان نا برسیمە ئاجە پێم دەگرێم نەموو شەوێ هەستم دۆت و شتەکان جێ بەجێ بکەم ئەوش دەسیبا ئێستا قوتاری دەکەم لە ڕاستیدا من خاونێکی ناخۆشم بینی خاونی دیدیا چ بووە کاکەی گچکۆکە خاونی دیدیا واهوو ئەو جە خەوی ناخۆش چە کورە شەوە خەونە و دەبینی و ئاپۆم باچی بری هەرەوەیە تاڵ ئەو زۆر باشە لە دەدای لە جێژگە ناژێ بدەی وەی بابە بۆنی دەوت ناخۆش بوو ئارازم نت بە خەبەری ناوە وا دیارە کەسێ خەبەری بۆ لەسەر لای هەڵەکەی بەرازە کێویەکە کێشە چی هاوڕێ کەمێکە کوونامە تاتەتان گوتووە پێم بڵێ بەخۆ یەکەم جار ئەمن هەکوونەمە تاتم داهینا بەڕاست باشە بەس من نایابم نابی مێوژی دیارە بۆمبا؟ باشە ئەگە بزانی چی ئێستا یەکەمین مێروستان خۆرە دلم دەبی و جارە سیمبا بی عادی باشە چێ بتوولەی هینە لەوەی کە قالوچەی بخوا دووبارە سیمبا عادی کرمە بە قوچەکە عادی کرمە معکەرونیەکە عادی جورێتی سان سیمبا عادی هێلکە شەیتانوکە ئەو کەس کامە پێشترە ئەو شتانەمان نەخواردیە تیمۆن ئەو جاو هالا ینی قوتابیەکە و جارە لە مامۆستاکەی باشتر بوو ئاجە بە شەرەفت ئەمنە دینایتە ڕێ شێری کورا لەو گۆری ئەکتیف دەبی وەچی دێ ناو جاکوزی ئەدیکو ئەو شتانێک کە من دەکەم لە بۆنگۆ وڵی ئەمن دەم بەحاتی نابینن سێ هاوڕێی بێ خام چی دیکەتان دەوێ تیمۆن ئەو لۆ تو نارێ شەمشاد کورە شەوشاد باش بخەون دای لە خۆتان خەونی خۆش ببینێ کاچێ مادەم با حەفلەی لۆ رێک بخین پاقلاو و بیبسی و شتانی لۆ بینین و لێچی ئەمارە بکەین و ئا. ئۆو ئەمن دەرێم ئێستا پێویستە شتە چی بکەین. ئەمن بەخۆم دەزانم چی دەکەم بۆمبا وەلای حەسودیم پێ دێتن ئەورۆ نابی بە هیچ نەوعەکی حوبحوبانی بکەن. عاشقی قاشقی عاشقی تاقەتی گۆرانیشم نەمایە ئەمە محاوەلەی خۆمان لەگە کردن ئەویش زەرەرمان کرد لەوانەیە وە نەبیتن کورە کو وە نەبیتن تۆ نازانی تۆ نازانی کەوا من بە چیدا تێپەڕیوم دەمزانی ئەگەر تەنیا پێتم وتبایە لە بیریکە باشە دەتانەوە دووبارە بیڵێمەوە ئا بەش دەتانی بە کورتی برێ بە کورتی یانیار بە جدی سیم باچووتە وێ دەر و بوویتە پاشا باور بۆی ناکەم باشە سیرکە سیم بە پاشای ڕاستەقینەیە بەڵام دوای ئەوەی کە دیارنەما سکار خۆی وەکو پاشا ناسان و هاوپەیمانێکی لەگەڵ کەم تیارەکان بەست ئوف ئێوە بۆچی تێناگەن ئێستا سیمبا پێویستی پێمانە ئێستا پێویستی بەمەیە عادی مادەم نوێمەی بەجێ هێژۆ بێشفەتە مادەم دەسەلاتیان نیشتان بۆ وەختی عاشقاتی بوو عاشقای لەگەڵ چیشەی دەکرد لێگەڕێک و ئەمەی لەبیر کرد بە ئەوها لەبیر ماکە ئەمەش لە بیری دەکەین و چی بەسەری با بەسەری بێتت بەزەخەر تیمۆن بەڕاستی ئەو بەبێ سیمبا هەکوونەمە تاتە نییە هەکوونەمە تاتە نییە کەفی خۆتی کوونەمە تاتە نییە ئەمن هیچ حەقم بەسەری دانێ وەی ڕەبی دەیان کوشت چونکە ئەمە لە منداری و ئەومان گەورە کرد ئەویشەوە بێسفەت بوو بەرامبەرمە و ئەمەی بەجێ هێش دەبی ئەمە بڕۆن یارمەتی برادەرەکەمان بدەین تیمۆن ناماوی چیتر پێشی وەی وای نیگای چاوت بنۆشم نانات و قسەی دەکەی بۆنی دەوت گەلەگە لە ناخۆشە هەکوونە مەتاتە دۆزیەوە ئادی کو لۆ خۆم دیتمەوە ئەمن هەتا دەبرم مەمنونی تو بە ئەمن هێشتا دەرخۆشم زۆر دەرخۆشم درم گەلەگەلەگە لە خۆشە باشە لوا خۆ سلو کرد بووە لوا بە سەبری غاری دەدا ئەم بە قەسی سەبر دەڕۆیشتم گوتم بە ئەتوش بگەی ئێندەر دەرێن جێریشی ئەو بە قوبانی بوو پلی بووە کەوەرە سەر پشتم ئەمە شەرمان هەیە دەبێ ئێستا بچین بەشداری بکەین لە شار شار ئەمەی درم گەورەیە و وەشی وان نیمە دوورە بوونم هەردوو دەقێ دوای چا دەبمەوە ئێرانە جێ بەتەلەکانە لێرکوانە دەتانی سەرکەوتنی بەدەست بینیت وهو سامی نامینە ئێ ئێ وەکا وەکا ئێ ئێ سامی نامینە ئاخی جاتەوەجی گۆرانیم گۆ نەنوویە باشە باش کورە بەخوای ئەمنی لەگەی دانەبی تێر و پڕ لێ دەدەن هی هی هی سکە گەورەکە لەسرم لابە دادو وشتەکەی لێرە ئەو تێمی تیمۆن ئەو کوژانتانم لێرەما گەڕان بە دوای تۆ ئەو دایە لێرەیە. ئەوە پۆمبا ئەم نوە تو دەچینە و کەم تیارە فڕوجانە لا دەبین لێت ئەدەی باشم حەزم لێ ئێستاوە دەری بەس دوێ هەردی یەل لە پۆمبا پێلێنی شتێکی جیاواز هەیە لەبارەی تیمۆنەوە لەبێ جارە عقل بی ئەمر بەڕاستی پێ بێم هێسی قەم پێی نییە بابا ئەتوو حەز لێە لە چیان کەم تیاری بدەیت کورشمان لە سەرەتی مۆن چ بکەین پێیان ڕادەبێنی گەمژە ئەوان باسیمە دەکەن وا دیارە ئەوان دەیانەوێ کامە ڕاو بکەنا؟ دایە کات و قۆرتەکە لێدا لە چێن دەبینە ژووری هێشتا نه بەداوام بە لە دواخستنی کەم تیار والۆماندی پێم برێنەوەچ دەکات ئۆ ئێستا ماکس ئێستا یەلە کەپیارەکە خودکەنەوە یەلا پێویستم بە یارمەتی هەیە کاری نەکرد ئەمە دەرێ بەو جارە سیار مرد. ئەنجامماندا ئێمە ئەنجامماندا. دیمۆن لەکوێیە؟ منداڵەکەم لەکوێیە؟ ئازاری پێگەیشتووە؟ ئەو لەکوێیە مردووە یاخود نا؟ دەبێت چی بەسەر هاتبێ دەبێ بیدۆزینەوە هەر ئێستا تکایە ئانا ئاساییە ئەم باش ئەو دادو ئاسایی نییە پێم مەڵێ ئاساییە تکایە کوڕەکەم تیمی کوڕەکەم ئەوەت دۆزیەوە کوڕەکەم کە بە دوایدا دەگەڕایت؟ ئەمن گوتم دەبی متمانەتان بە من هەبی خەونەکانم بەدی دێنم دادۆ بەزمارم نەدیتەوە بە زۆرە جێژی ڕاقیت پێ پیشان دەدەم یاخوە بە خێرێ لۆ مارە نوێەکەمان بەخوای جێوەشی سافی هەیە دەبێت ئەمەد پێ بڵێم تیمۆن ئەم شوێنە هەموو شتێکی جوانی هەیە. تیمۆن خلاص بوو؟ ئادی چ پۆم با تۆ ئاو بۆ خۆ بەتە مایچی ئەم بێژار بووم لە دیاری وڵی خۆش بدرێ مە دیسان تەم شابکەی بینە پێیش ئەگەل و خۆتم شارەکەم دەچمەوە ئێوە چی دەکەن؟ پێتان نەگوتم سەیری فلیمەکە دەکەن منیش دەمەوێت سیر بکەم ئەریدا لۆدە لە پاشی دەدەمێت کە هاتە باش باشار ئێستا دەبێ بیگەڕێنیتەوە سەرەتا مامە ماکس سەیری فلمەکە دەکەین تەماشا تەماشا مڕەبام لە بتان هینایە هی ئێوە سەیری فلیم دەکەن هەرچی ڕۆکێک نرخی گێرانەوەی هەبێ نرخی دووبارەبوونەوەشی هەیە وشدری ئەو بە یارمەتیت ئەو هەموو لەژێ هاتین ئا ئاگو لە پشتو دایشت